شەهرەزاد وتی ئەگێڕنەوە لە سەردەمی خەلیفە هارون ڕەشیددا بازرگانێک بووە کوڕێکی بووە ناوی حەسەنە ڕوتە بووە دوای مردنی باوکی سامانێکی زۆری بۆ ئەمێنێتەوە ئەویش سامانەکە کاتە دووبەش بەشێکیان پاشەکەوت دەکات و بەشەکەی تری ئەخاتە بەردەست ئەمجا تێکەڵ بە کوڕە دەوڵەمەندانە بێت و خواردن و خواردنەوەی باش تاکو پارەکانی لە دەزەڕوە ئەمجا ڕوو لەو هاوڕێ و دۆست و کەسانانێ تیانەگەێنێ ئیفلاسی کردووە و هیچی لە دەستدا نەماوە هەمویان پشتیان تێکرد و لایان لێ نەکردەوە ئەگەڕێتەوە لای دایکی و بەسەراتەکەی بۆ ئەگێڕێتەوە دایکیشی ئەڵێ ئای حەسەن گیان مناڵانی ئێستا هەروان گەر شتێکت پێشک بەرن لێت نزیگە بنەوە کە هیچت نەما پشت تێکەن دایکیشی خەمی بۆ خوارد کوڕێشی بەزەی بەخۆی داهاتەوتی کە هەبوو پارە هاوڕێ هەزارە کە نەتبوو هاوڕێ لە تۆ بێزارە هاوڕێی سەر سفرەم بە جارێ زۆر بوو کە ئیفلاسیش بووم تەنیا و بێچارە ئەم جاڕا پەڕی و پەلاماری نیوەکەی دی سامانە پاشەکەوت کراوەکەی دا و سوێندیشی خوارد هاوڕێتی لە تەک هاوڕێ کۆنەکانی نەکە تێکەڵی بێگانە ببێ ئەویش هەر بۆ شەو ڕۆژێک و ڕۆژی دواتر هەر وەکو نەیناسی بێ ئێوارە نەچووە سەر پردێک و سەیری ڕێبوارانی کرد تاکو یەکێکی هەڵبژارد و ئەی برد بۆ ماڵەوە و شەو لەگەڵیدا ئەی بردە سەر ئیدی ڕۆژی دواتر نێناسی و سلاویشی لێنا کرد نزیکەی ساڵێک ئەمە ئیشی بوو کاتێ لەسەر پردەکە دانیشت بوو چاوەڕێ یەکێکیە کرد ئێوارە وەکو جاران بیباتەوە ماڵی خۆی خەلیفە و مەسروری شیرباز وەکو جاران خۆیان بە شێوەیە گۆڕی بوو کە نەناسرێنەوە لە ناوەڕاستی شەقامەکەەوە هاتن حەسەن کە نیانی ناسی بوو پێیوتن ئاخۆ ئەبنە میوانم خواچی دای خۆین و ئەی خۆینەوە هەر لە نانی تیری گۆشتی بێزقان چاکترین مەی خەلیفەوتی نەخێر ئەمجا سوێندیدا بۆ خاتری خوا گەورم لەگەڵم وەرە بێ ئومێدم مەکە هێندەی پێوت تاکو وتی باش، پێشیان کەوت و قسەی بۆیان کرد، تاکو گەشتنە ماڵ و لە دیوەخان دانیشتن و خزمەتکاری لەبەر قاپی دانا، خواردنی بۆ هێنان و خۆی لە تەک خەلیفەوە دەستی کردە خواردن، دوایی دەستیان شت و سفرە لابرا، ئەمجا پێکێکی بۆ تێکرد، بەم شێوەی خزمەتێکی چاکی کردن، خەلیفە لێی پرسی، ئەی لاو! خۆتم پێ بناسێنە تاکو پاداشتت بدەمەوە، حەسەن وتی، شەوان ئەڕوات و ڕۆژان دێتەوە بەڵام ڕابردوو ناگەڕێتەوە خەلیفە وتی جا بۆچی وایە بۆ حاڵی خۆتم بۆ ناگێڕیتەوە حەسەن وتی گەورم سەرگوزەشتەی من سەرسڕهێنەرە ئەمەی ئێستایکەم بێهۆ نییە خەلیفە لە هۆیەکەی پرسی حەسەن وتی هۆیەکە بۆ خۆی تاوانە خەلیفە پێکەنی شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەوی 156. شارەزا دوتی بەهۆی بەسەرهاتی خاوەن چێشخانە و پیاوە بێدەم و پلەوە یەکێ لە جێلەکان پارە و پولێکی پێنامێنێت و دنیای لێ ئەبێتە کونەمشک ئارامی لەبەر هەڵگیرا و خۆی دا بە زەویدا ئیدی بە ئاگا نەهاتەوە تاکو و هەتاو سووتاندی و کەف بەلاشەکەی داهاتە خوارەوە هەستا بێ پارە و درهمێک چییە پێ نەبوو گەشتە بەردەم دوکانێکی چێشخانە سەرنجیدا منجەڵە خواردن ڕیزکراون چاوریەکەی بریسکاداتەوە و بۆنی ڕۆژە ڕێک ئەڕوات و خاوە چێشخانەکە لەو دیو منجەڵەکانەوە بوو ئاوڕشێنی دوکانی کردبوو پاپ و قاچاخیشت بوو بێدەمون پل خۆی بە ژووردا کرد و سلاوی لەکرد بە خاوەنی وت باینی و درهەم گۆشت چارەکە درهەمێک خواردن چارەکە درهەمێکی دینانم بۆ بێنە ئەویش بای درهەمێکی خستە بەردەم ئەویش تێری خوارد و چوری قاپەکانیشی لستەوە ئەم جاتیا مابوو نێزانی چی بکە دەستی کرد بە هەڵڕوانین بە دار و دیواری چێشخانە و زەوی ژوورەکەدا تاکو و تەشتێکی بینی نخون کرابەوە دەستی بۆ درێژ کرد و هەڵیدایەوە سەرنجیدا لە ژێریدا کلکە ئەسپەکەیە ئیدی فرە دڵخۆش بوو هەست تاوچوو دەست و پلی شت ئەمجا سەری داخست و بەرەو دەرگا چۆ دەرەوە بێ ئەوەی پارەبدا خاوەن چێشخانەکە هاواری کرد مەڕۆ هەی بێ چاوڕوو بێدەم و پل وەڵامی دایەوە ئەوە لەگەڵ من تا هەیشەیتان خاوەن چێشخانە هێندەی دی تووڕە بوو لە دوکان بۆی هاتە دەرەوە وتی ئەوە قسەی شەکەی نان و پێخۆرت لێرە بوو گۆشت خۆر پارێژ نادەی بێدەم و پلوتی درۆکەی ئەی پیاوی خراپ خاوەن چێشخانە شیڕاندی بەسەری دا و دەستی دایە خەی وتی ئەی مسلمان ئەمە سفاتی ئەمڕۆمە ئاخر چۆن تێر و پڕە خۆی تو پارە نادەی خەڵکەکە لیان کۆبوونەوە کەوتنە سەرزەنشتی بێدەم و پل وتیان پارەی ئەوەی خواردوتە بیدا ئەمیژوتی بابەجان پێشەوەی بێمە ژوورەوە درهەمێکم پێداوە خاوەن چێشخانەکە وتی گەر پارێکت بە مندا بێ خوای ڕۆزیەم ڕۆم لێ حرام بکەی بەو خویە پولێکی نەدا و تێر و پڕی خواردووە و لی دا و چۆتە دەرەوە بێدەم و پلوتیەوە درهمێکم دایتێ جنێوێکی بە خاوەن چێشخانەکەدا ئەویش پێیدایەوە ئەمجا بۆ کسێکی لێدا و خەڵکەکە نیان هێشت شەهرزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو خاوەن چێشخانەکە کە تێگەیشت هۆیەکە چیە وتی ئەه بەو خویە ئەو ڕازەکە پارەکەی داوە ئێستا بیرم کەوتەوە وەرە وەرە باقی درهەمەکەت بدەمەوە ئەم جاوتی براکەم بەسەرهاتی منیش بێهۆ نییە هەروەکو پێشووتر پێم وتی خەلیفا دەستی کردە پێکەنین وتی بەخوا بەسەرهاتێکی خۆش بوو تۆش بەسەرهاتەکەت بگێڕەوە هۆیەکەشیمان پێ بڵێ حەسەن وتی بەسەر چاوان من حەسەنە ڕوتەم ناوە کە باوکم مرد سامانێکی فرەی بۆ بەجێهێشتم منیش نیوەیم پاشەکەوت کرد و نیوەکەی دیم خستە بەردەست لەگەڵ هاوڕێکانمدا خواردن و کەسێک نەمانەی کەمە هاوڕێم تاکو هیچم بەدەستەوە نەما ئەمجا سرم نا بە دەرگای یەکەیەکەی ئەو هاوڕێیانەوەی کە سامانەکەم بۆ خەرج کردبوون بەڵکو دڵیان پێم بسووتێ بەڵام کەس لای لێ نەکردمەوە و لە لەتەنانێکی نەگرتم دواتر تێر بەسەر دایکم داگریام ئەویش پێی وتم زۆرینەی هاوڕیان تا دەوڵەمەند بیت و دوتەکەون لەگەڵ تا خۆن و ئەخۆنەوە کە هەژار کەوتیت دەردەکەن ئیدی نیوەکەی تری سامانە پاشەکەوتەکەم خستە بەردەست ئێستاش پەیمانم داوە ئەو ڕەفتارەی جاران دووبارە نەکەمەوە تۆش هەر ئەمشەو هاوڕێتی دەکەم ڕۆژ بۆ ئیدی سڵاویشت لێ ناکەم خەلیفە دەستی کردە پێکەنین وتی بەڕاستی تۆیش ڕەوایە وا بکەی بەڵام من خوا یار بێ پێت لێ نابڕم حەسەنە ڕوودوتی ئەی پێم نەوتیت تازە ناگەڕێمەوە سەر ڕفتاری کۆنم درێژە بە هاوڕێتی نادەم لە یەک شەو زیاتر هاوڕێتی کەس ناکەم شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی، حەسەنەڕووت هەستا و قاپێکی هێنا، قازێکی برژاوی بەسەرەوە بوو، خستیە بەردەم خەلیفە. کە تێریان خوارد، ناردی تەشت و حەوجۆشێک ئاو و خاولیان هێنا و دەستیان شت، سفرە لابرا. دوای کەمێک مەی و شەراب و خواردنەوەیەکی نایەب هات و خانەخوێ یەکەم پیاڵەی مەی بۆ خەلیفە تێکرد و دایە دەستی. وتی ئەی میوانی ئازیز شەرم لاب بە من خزمەت کارتم بفەرموو ئەم جا پیاڵەی دووەم خەلیفە کامەی لێبینی لە دڵی خۆی داوتی بەو خویە ئەم کابرایە لەبارە ئەبێت پاداشتی تۆڵەی ئەم کارەی بۆ بکەمەوە حەسەن پێکێکی دی بۆ تێکرد و ئەم شعرەی بۆ خوێندەوە گەر من ئەمزانی میوان ئەبێت دۆست بۆ بەرپێت سنگی خۆمان ڕاخست سۆمای چاوانمان ئەکردە پێک و برژۆڵەکانیش ئەخرانە بەردەست خانەخە کە زانی میوانەکانی شێرەکان بەدڵ بوو پێکێکی دی هێنا و ئەمەی وت دانی پیا ئەنین خۆمان هاتنت ڕێزە بۆمان لێرە نەبیت بێگومان چۆڵ ئەبێ جێگەی تۆمان تاکو نیوە شەو خواردیان و خواردیانەوە ئەمجا خەلیفە ڕووی لە خانە خوێ کردووتی چ حەزێک بیر و هۆشی داگیر کردویت یان تاسەی چیەک هەی حەسەنە ڕوتەوەتی بەخوا حەزم لە هیچ نییە تەنیا ئەوە نەبێ ببمە خاوەن دەسەڵاتێکی وا کە هەرچیەکم بە بیراهات بیکەم خەلیفەوتی ئەی خوایە گیان ئەوەی دێت بە خەیاڵتدا بیڵێ خانە خوێوتی لەخوا خوازیار بووم تۆڵە لە دراوسەکانم بکەمەوە ئا ئەو ماڵە دراوسێ نزیکەم چوار پیرەمێردی تێدایە هەر کە من میوان دێنمەوە ئەوان دێنە سەرم و قسەم پێڵێن بۆیە خوازیارم بۆ یەک ڕۆژ ببمە حاکم و فەرمان بدەم هەر یەکان لە بەردەم ماڵەکەی خۆیاندا چوار سەد شوڵیان لێ بدەن با بێتە سزا بۆ ئەوانی دڵی دراوسێ ئەڕەنجێنن خۆشی لە خەڵک ئەشێوێنن خەلیفەوتی خوا بەدڵی خۆتت لەگەڵ بکە دەیوا بەرەبەیانە شەوی داهاتوش هەر لای تۆ ئەمێنمەوە حەسەنە ڕوتەی ژووتی نەخۆرانت بێت ئەم جا خەلیفە پیاڵەی پڕ کرد و دەرمانێکی هۆشبەری تێکرد و پێشکەشی خانەخوێ کردوتی سوێندە دەدەم ئەم پێکە بەدەستی منەخۆی ئەی ژووتی بێنە کە خواردیەوە کەوت و وەکو مردووی لێ هاو ئەمجا خەلیفە بە مەسروری هاوڕێوت دەی خەریکی ببە بۆم بهێنە بۆ کۆشک و دەرگای ماڵەکە دابخە مەسرور حەسەنە ڕوتەی دابەشانیدا کە گەشتە کۆشک کەڵەشێر ئەی قوقان لە ژووری خەریفەدا پاڵی خست خەلیفەش پێی پێکەنی ئەمجاناردی بە شوێن ئەبوو جەعفەری بەرمەکیدا کە هات فەرمانی بەسەریدا کە سبەینێ ئەم پیاوە بەرگی ئاڵ و واڵای حکومڕانی لەبەرکرا لە دیونخان لەسەر کورسی من دانرا فەرمانڕەوایە هەر فەرمانێکی دا بۆی جێبەجێ بکەن و هەموو وەزیر و دەست و پێوەنی نزیکیش ئاگادار بکەرەوە تۆش سبەینێ ڕۆژ بووە سەرپێچی فەرمانەکانی نەکەیت ئەبوو جەعفەری بەرمەکی وتی بەسەر چاوان. گەڕایەوە ماڵی خۆی ئەمجا خەلیفە خۆی کرد بە شوێنی کەنیزەکاندا و کۆی کردنەوە و فەرمانیدا کە سبێنێ کوڕە بە ئاگاهات چوار دەوری بدەن و کڕنوشی بۆ بەرن جلوبەرگی منی لەبەر بکەن سەرپێچی فەرمانەکانی مەکەن پێی بڵێن کە تۆ خەلیفەیت خۆشی چۆ شوێنێک نووست کە پەردەیەک لە نێوان خۆی و حەسەنە ڕووددا هەبوو حەسەنە ڕووتیش پرخەی خەوی ئەهات کە ڕۆژ بۆ کەنیزەکێک هاتە ژوور سەری وتی گەورم نوێژی بەیانی بکە کام قسەی بیست دەستی کردە پێکەنین کەوتە سەرنجدانی بنمێکی ژووری پاشا کە هەمووی بریسکەی ئەهاتەوە کە بە نەخش و نیگاری زێڕین ڕازابووەوە دەرگای ژوورەکان کەوانەی پەردەی ئاوریشمی پەنجرە و دەرگا قاپ و پیاڵە و پەرداخی زێڕین کەنیزەک و خزمەتکاران لە دەوری بوون زۆر سەری سوڕما چاوانی لێکنا نووسەوە بەڵام خزمەتکارێک پێیوت میری میران ئەم نووسنەوەیە پیشەی تۆ نییە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەوی 159. شەهرەزاد وتی کە کەنیزەکان هاتن حەسەن لەسەر سیسەمێکی لۆکە پاڵی بە پشتەکەوە دابوو چوار دەوری بە کەنیزەک گیرا بوو سەرەکی بادا لە دڵی خۆی داوتی خویە ئەمە خەوە یا خەیاڵە کە هەستا بینی کەنیزەکەکان بۆی پێکەن و دەست بە دەمەوە گرن و نازەکەن ئەمیش سەری سوڕما و دەستی خۆی گەست کازاری پێگەشت هاواری لێ هەستا خەلیفەش لەو دی و پەردەوە سەیرەکات و پێکەنێ حەسەنە ڕوتە کەنیزەکێکی بان کرد و بەدزیەوە پرسی توخوا ئەی کەنیزەک بەڕاستانە کە من میری میرانم ئەوی ژووتی ئەرە بەخوا ئێستا تۆ میری میرانیت حەسەنە ڕووتەوتی درۆم لەگەڵەکەی ئەم جا خزمەت کارە گەورەکانی بان کرد ئەویش هاتە بەردەمی و کڕنوشی بۆ بردووتی بەڵێ میری میران حەسەنە ڕووتە پرسی میری میران چێە وتی تۆ حەسەنە ڕووتەوتی درۆت کرد ئەم جا یەکێکی دی بانگ کرد کە پێی وا بوو وریا نییە پرسی بۆ خاتری خوا من میری میرانم ئەویش وەڵامی دایەوە بەڵێ ئێستا تۆ میری میرانیت ئەمیش بەخۆی وت دوێنێ حەسەنە ڕوتە بووم چۆن ئەمڕۆ بوومە میری میران سەرۆکی کەنیزەک و خزمەتکاران وتیان بەرەکەتی بسم اللەت بەسەردا بڕژێ تۆ میری میرانیت سوڵتانی سوڵتانەکانیت دار دەستی بە زەڕ چنراویان دایە دەست ئەمیش بە دەستیەوە گرت خزمەتکار هاواری کرد لە دەمت لای ببە بیکە بەسەر پێوە ئەمجا بردیانە ژووری خۆی شەهرەزاد وتی حەسەنە ڕوتە لە دەمی دەرهێنا و کردێ پێ زۆر تەریق بووەوە ئەوە خەلیفەش لەو دیو پەردەوە هێندە پێکەنی خەریک بوو بمرێ ئەمجا چووە ژوور دوای کەمێک هاتە دەرەوە تەشت و مەسینەی زێریان بۆ هێنا و دەست نوێژ یاڵگرت بەرماڵیان بۆ ڕاخست بەبێ ئاگایی بیزڕکات نوێژی کرد خەیاڵی هەرلای بوون بە میری میران بوو بەخۆی وت ڕاستە من میری میرانم ئەگەر نا بۆچی ئەم هەموو پەزێرایم ئەکەن خۆ ئەمە خەون نییە نە ئەم جاکەنیزەک و خزمەتکاران بخچەی جل و بەرگیان هێنا بەرگی شاهانیان پێپۆشی باوەشێنی خاڵخاڵی ڕنگینیاندا دەست سەرۆکی خزمەتکاران پێشی کەوت و دەست و پێون بە چواردەوریدا بردیانە دیوەخان پەردەکانیان هەڵدایەوە لەسەر تەختی شاهانە دایاننا سەیری کردی وەخان چل دەرگایە مێزان ژێریان تایە کۆشک و سەراشم شێری پۆڵای تایە هەندێکیان درێژ هەندێک کورت پڵنگی دەمکراوە وێنەی زەرکەفتی ئاوی ئاڵتون بە دیوارەوە دیوەخانیش جمەیە هاات پڕ بوو لە عجەم و عرب دەیلەمی و تورک، گزیر و وەزیر، ئەفسەران و گەورەیان، ناوداران و پیاوانی دەوڵەت، هەیبەتی بە دەوڵەتی عەباسییە دا. لە سەر تەخت دانیشت و باوەشێنی لە کۆژ نا. هەموویان کڕنووشیان بۆ برد. ئەبوو جەعفەری بەرمەکی کڕنووشی بۆ برد وتی، جێگەت بەهەشت بێ، دوژمنانت دۆزەخ. نەبێتە دژمنت دراوسێ ئاگریشت هەمیشە بسووتێ ئەی پاشای هەموو پارچەکانی وڵات حەسەنە ڕوت شیڕاندی بەسەری داوتی ئەی سەگی بەرمەکی هەرێستا خۆت و والی شار بچنە فلان گەڕک کە لەسەر فیسارە ڕێ و سەد دینار بدەنە دایکی حەسەنە ڕوت ئەمجا چوار پیرە مێردەکەی دراوسەی بگرن و سواری کەریان بکەن و تا ئێوارە بە شاردا بیان جێڕن دواتر چوار سەد شوڵیان لێدەن با ماڵیشیان بگوێزن و بۆ گەڕەکێکی دی با یەکێکیش بە دەنگی بڵند بانگ بکات و بڵێت ئەمە سزای ئەوانەیە ئەکەنە سەر دراوسەکانیان و خۆشیان لێ تێکەدەن جارێکی دی ئەبوو جەعفەری بەرمەکی کڕنوشی بۆ برد و چۆ ناوشار و فەرمانەکەی حەسەنە ڕووتی جێبەجێ کرد ئەو ڕۆژە حەسەنە ڕووت فەرمانێدا و وەریەگرت و ئەیدا کاری جێبەجێ کرد تاکو ێوارە ئەمجا میر و هاتووچۆکەرانی سەری ئیزندا دەست و پێوەندان هاتن و نزای مانەوە و تەمەندرێژیان بۆ کرد پەردەی سرا دادرانەوە پاشا و دەست و پێوەن بۆ کۆشک گەڕانەوە حەسەنە ڕوود بینی دیوەخان بە مۆمی داگیرسا و چراخانە چراوک بە دیوارە و ئەسووتێ چراکان داگیرساون گۆرانی بێژانە چڕن سەری سوڕماوتی بەو خویە هەر بەڕاستی میری میرانم کە لە شوێنی خۆی دانیش کەنیزەک لێی کۆبوونەوە بردیانە ژووری نان خواردن و جوانترین خواردنیان خستە بەردەم تا توانی خواردی ئەم جاشی ڕاندی بەسەر کەنیزەکێکدا ناو چییە؟ ئەی ژوتی ناو مسکە لە یەکێکی دی پرسی وەڵامی دایە ناوم تەرفەیە لە یەکێکی دی پرسی وتی ناوم تحفەیە ئیدی ناوی یەکەیەکانی پرسی دواتر لەوێ چوە دەرەوە بەرەو ژووری باڕەکە بینی ڕێک و پێکرا و بەمەی و پیاڵە و پەرداغ ڕازاوەیە دەقا پڕن لە جۆرەکانی میوە شیرینی لەوێش دانیشت و هێندەی پێخورا خواردیەوە ئەمجا سێ کۆمەڵە مۆسیقاژەنی لە کەنیزەکانی بینی لەوێش دانیشت و کەنیزەکان هەندێکیان لە تەکیدا دانیشتن و هەندێکیان بە پێوە بوون ئیدی کیژانی گۆرانی بێش دەستیان کردە گۆرانی وتن و چەندین جۆر گۆرانیان وت حەسەنە ڕوت جۆرێک دڵخۆش و شادمان بوو کە پێیوا بوو لە بەهشدایە باوەشی بەکەنیزەکاندا کرد و خۆی ڕوتە کردەوە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بۆیە بێدەنگ بوو شەهرەزاد وتی ئەمەوە خەلیفەش هەر سەیرەکات و پێکەنێ ئەمجا لە نیوە شەودا خەلیفەت دەرمانی هۆشبەری دا دەست کەنیزەکێک و فەرمانیدا بۆی بکاتە مەیەکەیەوە دوای خواردنەوەی حەسەنە ڕوت سەر و دەستی ون کرد و بورایەوە ئیدی خەلیفە لەو دیو پەردە هاتە دەرێ و ئەو خزمەتکاریبان کرد کە حەسەنە ڕووتەی لە ماڵی خۆیانەوە دابوو بە شانی دا و هێنابوویە کۆشکی خەلیفە و فەرمانی پێدا بیباتەوە ماڵی خۆی و لەسەر جێگەی نووستنی دایبنێ و دەرگای لێ پێوە بدا و بگەڕێتەوە کۆشک خزمەتکار جێبەجێ کرد و خەلیفەش بێخەم لێ نووست تاکو بەیانی حەسەنە ڕووتەش سبەینێ درەنگانی خەبەری بۆ هاواری کرد ئەی توفاحە ڕۆحی ڕەوانم مسکە گیان تحفە هێندەی بانگی کەنیزەکانی کرد تاکو و دایکیشی خەبەری بۆ و هاتە ژورسەری وتی بسم الله الرحمن الرحیم هەستە کوڕم هەستە ئەوە خەوە بینیت کە سەیری ژوور سەری کرد پیرێژنێکی بینی پێیوت تۆچیت ئەویش وتی من دایکتم حەسەنە ڕودوتی درۆکەی چونکە من میری میرانم دایکی شیڕانی بەسەری داوتی خوا بەزەی بە عقلت دابێتەوە دەنگت بڵند مەکەوە با خەڵک گوێیان لێمان نەبێت و بیگەێنەوە بە خەلیفە و دواتر سەر و سامانمان تیا بچێ لە خەوڕابوو ئەم جابینی دایکی لە هۆڵەکەدایە پەشۆکە وتی بەو خویە دایە ئەم شەو لە خەونمدا میری میران بووم و لە کۆشکی پاشایەتی دابووم کەنیزەک و خزمەتکاران پەزێراییانە کردم ڕۆژێک حکوم ڕانیم کرد بکەر و لابەر بووم ئەمجا کەمێک ڕامە وتی کوا خەون بوو هەر بەڕاستی خەلیفە بووم دانرام و لابرام دایکی پێیوت کوڕە شیرینەکەم ژیریت لەدەست نەدەی ئاخر پێت بزانن ئەتخزێن نەشێتخانەوە ئیدی ناوت بە شێتبوون ئەزڕێ ئەو خەوە شەیتانی بووە شەیتان یاری بە ژیری مرۆڤەکە ئەمجا دایکی لێی پرسی دوێنێ شەو میوانت هەبوو حەسەنە ڕودوتی ئەرێ بخوا یەکێکم لابوو ڕەنگە شەیتان بووبێ خەمەکانی خۆم بۆ هەڵڕشت ئا من حەسەنە ڕوتم دایکی وتی حەسەن مژدەم بدەرێ دوێنێ ئەبوو جەفەری بەرمەکی و دەست و پێوەندانی هاتنە گەڕەکەکەمان و چوار پیرەمێردەکەی دراوسێ ئێمان هێنایە دەر و 400 شوڵیان لێدان دواتر سواری کەریان کردن و بە شاردا جێڕایان و هاواریان بۆ کردن کە ئەمانە ڕێزی دراوسێ ناگرن ئەمجا سەد دیناریشیان دا بە من و وتیان کوڕەکەت سڵاوت لێکە حەسەنە ڕوتە هاواری لێ بڵند بۆوتی منەڵێم خەلیفە بووم بڕوام پێناکەیت چاک بزانە من فەرمانم دا بە ئەبوو جەعفەری بەرمەکی کە ئەو چوار پیرەمێردە بەو دەردەبەرێ هەر منیش فەرمانم دا سەد دینارت بدەنێ و سڵاوی منت پێبگەێنێ ئەی پیرێژنە نەگبەتەکە تۆ درۆکەیت و شێت مەکەی لە پیرێژنەی دایکی ڕاستبەوە لە قەدارگوێزێک هێنا و کەوتە لێدانی ئەویش هاواری کرد ئەی هاوار مسلمانینە خەڵکی گەڕک لیان کۆبوونەوە حەسەنە ڕوتیش بەدەم لێدانەوەی هاواری ئەکرد پیرێژنەی نەگبەت خەلیفە نەبووم تۆ سحرت لێکردم شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو